ئەڵقەی یەکەم. ناوی من نووسەری ئەم کتێبە سینۆهەیە و من ئەم کتێبە بۆ ستایشکردنی خویەکان نانووسم چونکە لێیان بێزار بوومە ئەم نووسینانە بۆ مەدەحکردنی فیرعونەکان نانووسم چونکە لە فیرعەونەکانیش بەداخم ئەم کتێبە تەنها بۆ خۆمی ئەنووسم بەبێ ئەوەی چاوەڕوانی هیچ پاداشتێ بم یان بمەوێ ناوم لە جیهاندا بمێنێتەوە ئەوەندە لە فیرعونەکان و لە خەڵک ئازارم چەشتووە کە لە هەموو شتێ تێرم تەنانەت لە بەدەستهێنانی ناوێکی هەمیشەی و نەمریش من تەنها بۆ ئەوە ئەنووسم کە خۆمی پێ ڕازی بکەم و لەو باوەڕەدام کە تاکە نووسەرێک بم کە بەبێ هیچ مەبەستێکی مادی و مەعنەوی کتێب ئەنووسم. ئەوەی تا ئەمڕۆ نووسراوە یان بۆ ئەوە بووە بە خێراتنی خوایەکان بکا یان بۆ ئەوەی کە مرۆڤ ڕازی بکا. من فیرعەونەکان بە مرۆڤ ئەزانم چونکە هیچ جیاوازییەکیان لەگەڵ ئێمە دا نییە و ئەم بابەتە بە باوەڕەوە ئەڵێم. من لەبەرئەوەی پزیشکی فیرعەونەکانی میسر بوومە، لەنزیکەوە شەو و ڕۆژ لەگەڵ فیرعەونەکاندا هەڵسوکەوتم هەبووە و ئەزانم کە ئەوان لە ڕووی لاوازی و ترس و زەبوونی و هەستە دەروونیەکانەوە وەکو ئێمەن تەنانەت ئەگەر فیرعەونێک هەزار جار گەورەتر بکەنەوە و بیخەنە ڕیزی خواکان دیسانەوە هەر مرۆڤە و وەکو ئێمەیە. تا ئەمڕۆ پەرتووکێکم نەدیوە کە ڕاستی تێدا نووسرابێ. لە کتێبەکاندا یان مەراییان بۆ خواکان کردووە یان بۆ خەڵکی، واتە فیرعەونەکان. لەم دنیایەدا تا ئەمڕۆ لە هیچ پەرتووک و نووسراوێکدا ڕاستی بوونی نەبووە و لەو باوەڕەشدام کە لەمەودواش لە پەرتووکەکاندا ڕاستی بەدی ناکرێ. لەوانەیە جلوبەرگ و زمان و داب و نەریت و بیروباوەڕی خەڵک بگۆڕدرێ، بەڵام نەفامی خەڵک ناگۆڕدرێ و لە هەموو سەردەمێک دەتوانرێ بە وتە و نووسراوی درۆ خەڵک لە خشتە ببرێ، چونکە وەکوو چۆن مێش حەز لە هەنگوینەکە، خەڵکیش ئەوها حەز لە درۆ و ڕیایی و وەعدە پڕوپووچەکانەکەن کە هەرگیز نایەتە دی. ئایا نابینن کە خەڵکی چۆن دەورە لە چیرۆکبێژی جلوبەرگ دڕاوە دەن و، گوێی بۆ گرن کە لەسەر خۆڵ دانیشتووە، بەڵام باسی زێڕ و زیو و گەوهەریان بۆ کات و پەیمانی دەستکەوتنی گەنجینانە داتێ؟ بەڵام من کە سینۆ هەم، لە درۆکردن لەم کۆتایی تەمەنەمدا بێزارم، هەر بۆیەش ئەم پەڕتووکە بۆ خودی خۆمە نووسم نەک بۆ کەسێکی تر، نامەوێ کەس ئەم پەڕتووکەم بخوێنێتەوە و پیایدا هەڵبدات و نامەوێ مناڵان لە قوتابخانەکاندا نووسراوەکانی من لەسەر تەختە بنووسن و ڕاهێنانی لەسەر بکەن. من نامەوێت زاناکان لە کاتی قسەکردن نووسراوی پەرتوکەکانم بە شایدی بهێنەوە و بەم شێوە بیانەوێ زانست و ژیری خۆیانی پێ بسەلمێنن هەر کەسێ شتێ ئەنووسێ هیوادارە کە کەسانی تر لە دوای ئەودا کتێبەکەی بخوێنە و بە چاوی ڕێزەوە سەیری بکەن و ناوی فەرامۆش نەکەن لەبەر ئەوە باوەڕی خۆی ئەخاتە ژێر پێوە و هاوڕەنگی هەمووانە بێت و بێ بایەخترین و سوکترین وتەکانی ئەنووسێت کە تەنانەت خۆشی باوەڕی پێیان نییە بۆ ئەوەی خەڵک دەستخۆشی و ئافرینی لێ بکەن بەڵام من لەبەر ئەوەی نامەوێت کەس پەرتوکەکەم بخوێنێتەوە نابمە هاوڕەنگی هەمووان و ڕێز لە خورافات و خەیاڵ پڵاوەکانی ئەوان نانێم من لەو باوەڕدام کە مرۆڤ ناگۆڕێت تەنانەت ئەگەر هەزاران ساڵ بەسەریدا تێپەڕێت ئەگەر مرۆڤێک بخینە ڕووبارێکەوە هەر ئەوەندەی هاتە دەرەوە و جلو بەرگەکەی وشک بووەوە هەر ئەوەیە کە پێشتر بووە ئەگەر مرۆڤێک گیرۆدەی خەم و خەفەت بکەی لە کردەوەکانی ڕابردووی پەشیمان ئەبێتەوە، بەڵام هەر ئەوەندە کە خەم و پەژارەکەی نەما ئەگەڕێتەوە دۆخی جاران و هەر وەک خۆی خۆپەرست و بێ بەزەی ئەبێ. لەبەرئەوەی شکڵ و شێوەی هەندێ شت و وشەی هەندێ لە میللەتان ئەگۆڕدرێ و هەندێ خواردن و جلوبەرگی ئەمڕۆ دێتەکایەوە کە دوێنێ نەبووە، خەڵک وا ئەزانێ کە ئەمڕۆ جیایە لە دوێنێ، بەڵام من ئەزانم کەوا نییە و لە داهاتووشدا هەر وەک ئەمڕۆ و وەک دوێنێ کەس ڕاستی خۆش ناوێ. کەواتە نامەوێ کەس پەرتوکەکەم بخوێنێتەوە و حەزەکەم لە داهاتوودا بە نەناسراوی بمێنمەوە. من ئەم پەرتوکە بۆ ئەوە ئەنووسم کە ئەزانم زانینەکەم، وەک تێزاب دڵی مرۆڤ ئەسووتێنێ و ئەگەر مرۆڤ ئەوەی ئەیزانی بە کەسی نەڵێ لە ناوەچێ، من ناتوانم زانستەکەم بە کەس بڵێم، لەبەر ئەوە بۆ خودی خۆمی ئەنووسم بۆ ئەوەی بەم شێوەیە ئارام بگرم. من لە ماوەی تەمەنمدا زۆر شتم بینی، بینیم کە کوڕێ لەبەر چاوی من باوکی خۆی کوشت، بینیم کە هەژارەکان لە دەوڵەمەندەکان هەڵگەڕانەوە تەنانەت لە خوایەکانیش بینیم ئەوانەی بە کاسەی زێڕین شەرابیان ئەنۆشی لە کەناری ڕووباردا بەدەست ئاویان ئەخواردەوە بینیم ئەوانەی زێڕەکانیان بە قەپانە کێشا ژنەکانیان بۆ بازنێکی مس ئەفرۆشتە ڕەشپێستەکان بۆ ئەوەی نانی پێ بکڕن بۆ مناڵەکانی ئەو ژنیان کاتی خۆی جێگەی من کۆشکی فیرعون بوو لە لای ڕاستی فیرعون ئەوەستام و ئەو گەورە پیاوانی کە سەدان بەندیان هەبوو مەراییان بۆ کردم و دیاریان بۆ ئەناردم و چەندەها ملوانکەی زێڕم هەبوو ئەمڕۆ لێرە لە جێگایەک کە کەوتووەتە قەراغ دەریای ڕۆژهەڵات ژیان بەسەرەبەم، بەڵام دەوڵەمەندیەکەم لە کیس نەچووە و وەک زوو بە توانام و بەندەکانم هەردوو دەست لەسەر ئەژنۆ بەرامبەرم سەر دانوێنن. هۆی ئەوەی کە منیان لە میسر و شاری تەبەس دوورخستەوە و ناردمیانە ئێرە ئەوە بوو، کە من لە ژیاندا هەموو شتێکم هەبوو، ئەمویست شتێک بەدەست بێنم کە پێویستی بەدەستهێنانی ئەو شتە ئەوە بوو کە مرۆڤ هەموو شتێکی خۆی لەدەست بدا. من ئەمویست دادپەروەری فەرمانڕەوایی بکات و ڕیا و درۆ و ڕواڵەتسازی لەناو بچێ. نەمەزانی کە فەرمانڕەواییکردنی ڕاستەقینە لە ژیانی مرۆڤدا کارێکی مەحاڵە و هەر کەس ڕاستگۆ بێت و بیەوێ بە ڕاستگۆیی بژی ئەبێ هەموو شتێ لە کیس بدات و ئەو پیاوەی کە من بە باوە بانگم ئەکرد لە شاری تەبەز واتە گەورەترین و جوانترین شاری دنیا پزیشکی هەژاران بوو ئەو ژنەی کە من بە دایکی خۆم ئەزانی خێزانی ئەو پیاوە بوو ئەم ژن و پیاوە تاکاتی پیریان مناڵیان نەبوو بۆیە منیان وەک کوڕێکی خۆیان ڕاگرت و بەخێویان کردم ئەوان لەبەر ئەوەی زۆر سادە بوون ئەیانوت کە خوایەکان منیان بە دیاری بۆ ئەوان ناردووە و نەیانەزانی کە ئەم دیارییەی خوایەکان تا چ ڕادەیەک ئەبێتە هۆی چارەڕەشی ئەوان دایکم بە سینۆهە بانگی کردم چونکە ئەم ژنە کە حەزی لە حکایەت بوو ئەو ناوەی لە یەکێ لە چیرۆکەکان بیست بوو یەکێ لە چیرۆکە بەناوبانگەکانی میسرەوەیە کەسی نۆهە بە ڕێکەوت لە ناو خێمەی فرعوندا نهێنیەکی ترسناگە بیستێ و لەبەر ئەوەی زانی کە فرعونیش زانیوێتی ئەو نهێنیەکەی زانیوە لە ترسی ئەوەی بیکوژێ ڕای کرد و ماوەیەک لە بیابانەکان تووشی زۆر تەنگ و چەڵەمە هات تا لە دواییدا سەرکەوت دایکیشم وای بیرەکردەوە کە من لە تەنگ و چەڵەمەکان ڕزگار بوومە و بەو گەیشتوم و لەمەو بەدواش هەر تەنگ و چەڵەمەیەکم بەسەردا بێ ئەتوانم خۆمی لێ ڕزگار بکەم کاهینەکانی میسرەڵێن ناوی هەموو مرۆڤێ دیاریکەری چارە نووسەتی و بەناو ئەزانرێ کە مرۆڤ چی بەسەردا دێ لەوانەیە هەر لەبەر ئەوەش بێ کە من لە ژیانمدا تووشی زۆر گرفت بوومەتەوە و سەفرم بۆ وڵاتانی بیانی کردووە و لە نهێنی فرعونەکان و ژنەکانیان ئەو نهێنیانەی ئەبوونە هۆی کوژرانیش ئاگادار بوومە، بەڵام من وا بیرەکەمەوە کە من ئەگەر ناوێکی تریشم هەبوایە هەر تووشی ئەم گرفتانە ئەبوومەوە و ناو لە ژیانی مرۆڤدا کاریگەرێتی نییە. بەڵام کە بەدبەختی یان بەختەوەری ڕوو لە هەندێک کەس ئەنێ، بەم بیر و باوەڕانە دڵی خۆیان ئەدەنەوە و لە بەدبەختیدا ئارامی ئەدەنە خۆیان و لە بەختەوەریشدا، خۆیان بە شیاوی ئەو بەختەوەریە ئەزانن کە پێی گەیشتوون من لە ساڵێکدا لەدایک بووم کە کوڕی فرعونیش لەو ساڵەدا هاتە دنیا و ژنی فرعون کە ماوەی 22 ساڵ نەیتوانی کوڕێک پێشکەش بە مێردەکەی بکە لەو دەمەدا کوڕێکی بوو بەڵام کوڕی فرعون لە وەرزی بەهار واتە سەردەمی وشکی لەدایک بوو من لە وەرزی پاییز کاتی ئاوی زۆر هاتمە دنیاوە من نازانم کە چۆن و لە کوێ چاوم بە دنیا هەڵهێناوە لەبەر ئەوەی کاتێ دایکم منی لە کەناری ڕووباری نیلدا دۆزیەوە من لە سەبەتەیەکدا بووم کە لە داری جەگن دروستکرابوو کونەکانی ئەو سەبەتەیان بە جیوەی درەخت گرتبوو بۆ ئەوەی ئاوی تێنەچێ خانوەکەی دایکم لە کەناری ڕووبار بوو، لە وەرزی پایز کە ئاو سەری ئەکرد ئیتر مەجبوور نە ئەبوو بۆ هێنانی ئاو لە ماڵەوە دوور بکەوێتەوە. ڕۆژێک کە بەرامبەر بە ماڵەوە ڕاوەستا بوو، ئەو سەبەتەیە ئەبینێ کە منی تێدا بووم و ئەڵێ پەڕەسێلکەکان لە بان سەرتەوە ئەفڕین و ئەیان خوێن، چونکە بەرز بوونەوەی ئاوی نیل ئەوانی لە ماڵی ئێمە نزیک کردبۆوە. دایکم منی بردە ماڵەوە و لەنزیک ئاگردان داینام بۆ ئەوەی گەرم ببمەوە و دەمی خستە سەر دەم و قایم فووی تێکرد بۆ ئەوەی هەوا بڕواتە ناو سییەکانمەوە و هانایەکم بێتەوە لەو کاتەدا من هاوارێکم کرد بەڵام هاوارێکی بەهێز. باوکم کە بۆ چارەسەری نەخۆشی خەڵکی چوو بۆ گەڕەکی هەژارەکان بەدەست هەقی ئەو ڕۆژەی کە دوو مراوی و دەفرێ ئارد بوو گەڕایەوە و کاتێک کە گوێی لە دەنگی من بوو وای زانی دایکم بەچکە پشیلەی هێناوەتە ماڵەوە بەڵام دایکم پێی وت کە ئەمە بەچکە پشیلە نییە بەڵکو کوڕێکە و تۆ ئەبێ بەختەوەربی کە بووینەتە خاوەنی کوڕ باوکم سەرەتا ڕەنگی تێکچوو بە تووڕێیەوە بەدایکمی وتبوو کوندە پەپوو بەڵام دوایی کە منی بینی زەردەخەنەیەکی هاتوو ڕازی بوو کە من بکەنە کوڕی خۆیان و بەخێوم بکەن ڕۆژی دوایی دایک و باوکم بە جیرانەکانیان وت کە خویەکان کوڕێکی پێبەخشیون بەڵام من لەو باوەڕە دانیم کە ئەوان سلمان دبێتیان چونکە هەرگیز دایکمیان بە دووگیانی نەبینی بوو دایکم سەبەتەکەی بەو لانکەیەوە هەڵواسی کە منیان تێدا دانابوو باوکم کاسەیەکی مسی بۆ پەرستگا بە دیاری برد بۆ ئەوەی لە پەرستگا ناوم بنووسێ کە کوڕی ئەو خێزانەکەی ئەوسا باوکم چونکە خۆی پزیشک بوو خەتەنەی کردم چونکە ئەترسان بمبەنە لای پیاوە ئاینیەکانی پەرستگا لەبەر ئەوەی ئەیان زانی کە چەقۆکانیان ئەبێتە هۆی برین و هەوکردن و کێم بەڵام باوکم تەنها لەبەر توشبوون بە برینەکە نەبوو کە خۆی منی خەتەنە کردو نەیبردم بۆ مەراسیمی خەتەنەکردن بەڵکو لەبەر ئەوەی ئەیزانی کە جگە لە کاسە مسیەکە ئەبێ دیاریەکی تریش ببا بۆ پەرستگا و باوکم دەست کورد بوو کاسەیەکی مسیش بۆ ئەو شتێکی گران بەها بوو ئاشکراشە کە من ئاگام لەم ڕووداوانە نەبووە و ئەم شتانم دوایی لە دایک و باوکمەوە بیستوە تا ئەو کاتەی کە مناڵ بووم ئەوانم بە باوک و دایکی خۆمەزانی بەڵام لە دوای ئەوەی کە سەردەمی مناڵیم تێپەڕی و چوومە قۆناغی گەنجیە و پرچمیان بە بۆنەی چونە ناو ئەم قۆناغەوە بڕی دایک و باوکم ڕاستیەکەیان پێوتم چونکە لە خۆیەکانە ترسان و نانەویست من بەردەوام لەگەڵ ئەو درۆێدا بژیم من هەرگیز نەمەزانی کە دایک و باوکی ڕاستەقینەی من چێن بەڵامەتوانم بەمەزەندە و بڕوای خۆم بڵێم کە ئایا دایک و باوکم لە چینی هەژارەکان بوونە یان لە چینی دەوڵەمەندەکان و من یەکەم کۆرپە نەبوومە کە بە نیل سپێردراوم و بەدوا کۆرپەش لە قەڵم نەئەدرام لەو کاتەدا تەبەس کە لە وڵاتی میسرا ببوو بە یەکێک لە شارە پلەیەکەکان یان گەورەترین شاری جیهان و لەو شارەدا کۆشکی زۆر لەلایەن دەوڵەمەندەکانەوە بیناکرابوون. ناوبانگی تەبەس ببوە هۆی ئەوەی کە بیانیەکی زۆر لە وڵاتانی ترەوە بێن و لەوێ نیشتەجێ بن و زۆربەیان هەژار بون، ئەهاتن بۆ ئەوەی لەو شارەدا دەوڵەمەند ببن. لە تەک کۆشکی دەوڵەمەندەکان و پەرستگاکاندا لەمبەرو ئەوبەری نیل تا چاو بڕیە کرد خانوی هەژارانی لێ دروست کرابو کە لەو خانوە بچوکانەدا یان هەژارە میسرێکانە ژیان یان هەژارە بیانیەکان. زۆر جار ڕوویە دا کە ژنە هەژارەکان لە کاتی مناڵبوونیان کۆرپەکەیان ئەخستە ناو سەبەتەیەکەوە و بە ڕووباری نیلیان ئەسپارد کە بەرەو دەریا بڕوات هەروەها جاری وا هەبوو ژنە دەوڵەمەندەکان مناڵە ناشەریەکانی خۆیان ئەکردە ناو سەبەتەیەکەوە و ئەیان خستە نیلەوە بەڵام لەبەر ئەوەی میسرەکان لە دوای مناڵبوون کۆرپەکەی خۆیان خەتەناکرد و من خەتەنە نەکرابووم لەو باوەڕەدام کە دایک و باوکی ڕاستەقینەم بیانی بووبێتن. کاتێک کە سەردەمی مناڵیم بەجێهێشت و چوومە ناو تەمەنی لاوێتیەوە واتە سەتای گەنجێتیم قژیان بڕیم و دایکم قژە بڕاوەکان و یەکەمین پێڵاوی مناڵیمی کردە ناو سندۆقێکی دارەوە و ئەو سەبەتەی نیشاندام کە من تایدا بەسەرنیلەوە تێپەڕی بووم. کە سەیرم کرد هەندێ لە دارەکانی سەبەتەکە زەرد ببوون و هەندێکیان شکابوون و هەندێکیشیان بە پەت بەیەکەوە بەسرابوونەوە و دایکم ئەیوت کاتێ کە سەبەتەکەم دۆزیەوە ئەم پەتانەی پێوە بوو. لە وەزعی سەبەتەکە وا دیار بوو کە دایک و باوکم دەوڵەمەند نەبووبێتن چونکە ئەگەر دەوڵەمەند بوونایە منیان ئەخستە سەبەتەیەکی باشترەوە و منیان نەئەدایە دەست شەپۆلەکانی نیلەوە. ئەمڕۆ کە پیر بوومە، سەردەمی مناڵیم بە ڕوونی لە پێش چاودا ئەدرەوشێتەوە و لەمڕۆ لە نێوان هەژار و دەوڵەمەند جیاوازی نییە و پیرەمێردێکی هەژار وەک دەوڵەمەندێکی پیر سەردەمی مناڵی خۆی بە ڕوونی لە بەرچاوە، چونکە لە دیدی هەموواندا وا دەرەکەوێ کە سەردەمی مناڵی باشترە لە ئەمڕۆ. خانووەکەی ئێمە لە کەناری نیلەوە نزیک پەرستگاکە، لە گەڕەکێکی هەژارنشین بوو، لە پاڵ خانووەکەمان دارەڕایەکی لێ بوو کە کەشتییەکانی ڕووباری نیل لەوێوە کەلوپەلیان بارەکرد یان دایانەگرت. لە کۆڵانە تەسکەکانی ئەو گەڕەکە دەیان دووکانی مەیفرۆشی لێ بوو کە مەلەوانەکانی ڕووباری نیل لەوێ ئەیانخواردەوە. هەروەها لەو کۆڵانانەدا، هەندێک خانووی بۆ ڕابواردن لێ بوو، دەوڵەمەندەکانی چەقی شار بە سواری کەژاو بۆ خۆشگوزەرانی و ڕابواردن ئەهاتنە ئەوێ. لەو گەڕەکە فەقیرنشینانەدا ئەوانەی کە لە گەڕەکدا دیار بوون بریتی بوون لە کاربەدەستانی وەرگرتنی باج، ئەفسەرانی بەش و سایەقی بەلەمەکان و چەند کاهینێک لە کاهینە پلە پێنجەمەکانی پەرستگاکانی ناوشار باوکی منیش یەکێک بوو لەوانە کە لە ناو گەڕکدا دیار بوو خانوەکەی ئێمە لە چاوخانوی هەژارەکانی گەڕک کە بە قڕ دروستکرا بوو وەک کۆشک وا بوو لە خانوەکەماندا باخچەیەکمان هەبوو کە باوکم دارێکی ناڕوەنی لێچاند بوو ئەم باخچەیە بە ڕیزێک داری ئاقاقیە لە کۆڵانەکە جیا ئەبووە و لە ناوەڕاستی باخچەکەدا حەوزێک هەبوو کە جگە لە وەرزی پایز واتە وەرزی بەرزبوونەوەی ئاوی نیل نەمانەتوانی ئاوی لێ هەڵبهێنجێنین خانووەکەمان چوار ژووری هەبوو کە دایکم لە یەکێکیاندا چێشتی لێنا و ژوورێکیشیان ئایادەی باوکمی تێدا بوو هەفتەی دووجار کارەکەرێگە هات و لە ئیشوکاری ماڵدا یارمەتی دایکمیەدا و هەفتەی جارێکیش ژنێک ئەهات جل و بەرگەکانی ئێمەی ئەبرد و لە قەراغی نیل ئەیشۆردن من بە ڕۆژ لە ژێر سێبەری دارەکەدا ڕائەکشام و کاتێ ئەچوومە کۆڵانەوە تیمساحێکی داریم هەبوو کە یاریم پێکرد و بە پەتێکەوە ئەم بەست و بە دووی خۆمدا بەسەر بەردەکانی کۆڵاندا ڕامە کێشا و هەموو مناڵەکان بە ئیرەییەوە سەیری تیمساحەکەمیانە کرد کە دەمێکی سووری هەبوو ئارەزویان ئەکرد کە شتێکی وایان هەبوایە بۆ یاری کردن. منیش چونکەم زانی تەنیا مناڵی خانەدانەکان ئەو جۆرە کەلوپەلی یاری کردنیان هەیە ئەم هێش کە مناڵانی تریش یاری پێ بکەن ئەو تیمساحی من دارتاشی فیرعون دابووی بە باوکم لەبەرەوەی باوکم چارەسەری دوومەڵی ئەو دارتاشەی کردبوو کە نەیەتوانی دابنیشێت بەیانیان دایکم منی لەگەڵ خۆیدا ئەبردە بازاڕ، ئەگەرچی شتێکی زۆری ناکڕی، بەڵام خووی وابوو کە ماوەی یەک سەعاتی ئاوی لەسەر شتێ مامەڵە ئەکرد. لە قسە کردنەکەی دایکم وەها دیار بوو کە ئەیویست وا بنوێنێ کە هەیەتی، بەڵام لەبەر ئەوە مامەڵەی زۆری ئەکرد کە ماڵداری و کەم خەرج کردن فێری من بکات و ئەیوت، دەوڵەمەن ئەوە نییە کە زێڕ و زیوی زۆری هەبێ، بەڵکوو ئەوەیە کە بە کەم هەڵبکات و ڕازی بێ. ئەگەرچی ئەو قسانەی کرد، بەڵام کاتێک کە چاوی بە کەلوپەلی بازاڕ دەئەخشان، بۆم دەرەکەوت کە حەزی لە پارچە خورییە ڕەنگاوڕەنگەکان و ملوانکەی عاج واتە شفرەی فیل و پەڕی وشتر مۆرغە. من تا ئەو کاتەی گەورە نەبووم، نەمزانی دایکم حەزی بە دەوڵەمەندییە و لە هەموو تەمەنیدا لەو ئارەزووەدا بووە، بەڵام چونکە ژنی پزیشکێکی گەڕەکە هەژارەکان بوو، ناچار،